لەو خودایە بترسن کە بە ناوی ئەوەوە لە ناو خۆتانا داوای شت لە یەکترەکەن بۆ نموونە ئەڵێن توخوا فڵانە شتم بدەرێ فڵانە ئیشم بۆ جێبەجێ بکە هەروەها خزمایەتی ڕاگرن و مەیپچڕێنن بێگومان خودا ئاگای لێتانە و ئەتانپارێزێ. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ماڵی حەڵاڵی پاک و خاوێنی خۆتان مەگۆڕنەوە بە ماڵی حەرام، واتە حەڵاڵی خۆتان بخۆن و لە ماڵی حەرامی هەتیوان خۆتان دوور بخەنەوە، ماڵی هەتیوان تێکەڵ مەکەن لەگەڵ ماڵی خۆتان و پێکەوە مەیانخۆن، چونکە ماڵی خۆتان حەڵاڵە بۆتان و ڕەوایە بیخۆن، بەڵام هی ئەوان حەرامە و ئاگرە ئەچێتە سکتانەوە و خواردنی ماڵی هەتیو گوناهێکی گەورەیە. ئێوە سەرپەرشتی ئەکەن مەیدەنە دەست ئەو سەفیهانە چونکە زایەی ئەکەن بەڵام ئەو ماڵە بخەنە کار و مامەڵەی پێ بکەن تا قازانج بکات و لە قازانجەکەی ڕۆزیان مسۆگەر بکەن و بەرگ و پۆشاکیان بۆ بکەن بە شێوەیەکی چاک و بە شەرع ڕەوا قسەیان لەگەڵ بکەن با دڵیان خۆش بێ. وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا وکفی باللە حسیبا. چاوتان لە هەتیوەکانەوە بێ ئیشیان پێ بکەن و فێری مامەڵەیان بکەن و ئاگەداریان بن بزانن لە کاروباری دینی و دونیایی و مامەڵەیاندا چۆنن تا ئەگەنە کات و تەمەنی شووکردن و ژن هێنان جا گەر بۆتان دەرکەوت وریا و لێهاتوون ئەوا بەبێ دواخستن هەموو ماڵەکانیان بدەنەوە بە پەلە و ئیسراف ماڵەکانیان مەخۆن لە ترسی ئەوەی گەورە ببن و بیبەنەوە بە ئەو کەسە کە وەسی یان وەلی هەتیوەکانە ئەگەر دەوڵەمەند بوو خۆ گری بکا لە خواردنی ماڵی هەتیوەکان و لێی سەرف نەکا خۆ ئەگەر هەژار بوو ئەوا بەرامبەر سەرپەرشتی کردن و هەڵسوڕاندنی ئەو ماڵە تەنها بە ئەندازەی پێویست لێی بخوا جا کە ماڵەکانتان دانەوە لە کاتی دانەوەکەیدا شاهید بگرن تا ماوەی ئینکار کردن نەمێنێ و حەقی کەس نەفەوتێ. نصیبا مفروضا. پیاوان لە میراتی باوک و دایکیان و لە میراتی ئەو خوێشە زۆر نزیکانەی کە میرات لەیەک ئەبەن بەشیان هەیە هەروەها ژنانیش لە میراتی باوک و دایک و ئەو جۆرە خوێشانە کە وتمان بەشیان هەیە ئەم بەشە حەقێکە و خودا دایناوە و نابێ لێیان داگیر بکرێ هەتیو و گەدا و بێ دەسەڵات حازری مەجلسی بەش کردنی میراتەکە بوون لەو میراتە بەشیان بدەن و قسەی خۆشیان لەگەڵ بکەن و دڵیان مەشکێنن و منەتیان مەخەنە سەر و ئەوەی ئەیاندەنێ بە شتێکی کەمی بزانن و دوعای خێریان بۆ بکەن. وليخش الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا اتقوا اللە ولقولوا قولا سدیدا. با ئەوانەی میرات وەرەگرن و خزم و هەتیو و هەژارانیان لا کۆ ئەبنەوە وا فەرز بکەن کە خۆیشیان مناڵەکانیان دەستە پاچە و لانەواز و داماون و ئەڕۆنە ئەو شوێنانەی میراتیان تیا بەشەکرێ و چاوەڕوانی دەست و دەهەنیان ئەبن خودا دەربارەی میرات وەرگرتنی ئەولادەکانتان ئامۆژگاریتان ئەکات و پێتان ڕائەگەیەنێ کە نێرینە دوو ئەوەندەی مێینەی هەیە، جا ئەگەر ئەولادەکان ئافرەت بوون و زیاتر لە دوان بوون ئەوە لە سێ بەشی میراتەکە دوو بەشی وەرەگرن، بەڵام ئەگەر یەک ئافرەت بوو ئەوە نیوەی میراتەکە ئەبا، باوک و دایکی مردوو هەر یەکی شەش یەکی میرات ئەبەن، ئەگەر مردووەکە مناڵی هەبوو، نێریامێ، خۆ ئەگەر باوک و دایکی لێ بەجێ مابن و هیچ ئەولادی نەبوو، ئەوە دایکەکەی لە سێ بەشی میراتەکە بەشێکی ئەبات و ئەوی تری هی باوکەکەیەتی، ئەگەریش مردووەکە دایکی لێ بەجێ مابێ و چەند برا و خوشکێکیشی هەبێ، واتە دوو برا یان دوو خوشک یان برا و خوشکێ یان زیاتر، ئەوە لەو حاڵەتانەیە دایکەکە شەش یەکی میراتەکە ئەبات، ئەمەش پاش دەرکردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرزوقۆڵی. واتە وەسیەتەکەی جێبەجێ ئەکرێت و قەرزەکانی ئەدرێنەوە ئەنجا ماڵەکە ئەکرێتە شەش بەش و دایکەکە بەشێکیە با ئێوە نازانن کام کەس لە باوک و دایک و ئەولادەکانتان سودی زۆرترە بۆ دنیا و قیامەتتان خودا خۆی ئەزانێ ئیتر ئەم بەشانە کە دیاری کراون واجباتێکن لەلایەن خوداوە دانراون خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. وصیە من اللە واللە علیم حلیم. ئێوە ئەی پیاوەکان لە میراتی ژنەکانتان نیوەی هی ئێوەیە ئەگەر ئەولادیان نەبێ بەڵام ئەگەر ئەولادیان هەبێ ئەوە چوار یەکی میراتەکەی هی ئێوەیە ئەم نیوە و چوار یەکەش پاش لێدەرکردنی قەرزی ژنەکان و جێبەجێ کردنی وەسیەتێکە کردبێتیان ژنەکانیش لە میراتی ئێوە چوار یەک ئەبن ئەگەر ئەولادتان نەبوو. ئەگەر ئەولادیشتان بوو ئەوە هەشت یەکیان بەرەکەوێ ئەمانەیش پاش جێ بەجێ کردنی وەسیەتی ئێوە و دانەوەی قەرزتان ئەگەر پیاوێ یان ژنێ مرد و کەلالە بوو واتە نە باوکی هەبوو نە ئەولاد بەڵام برایەکی یا خوشکێکی هەبوو ئەوە هەر یەکێ لەوان شەش یەکی میراتەکەی ئەبات بەڵام ئەگەر زیاتر بوون دوو برا یان دوو خوشک ئەوە بە هەموویانەوە سێ یەکی میراتەکەی ئەبەن بەبێ جیاوازی لە نێوان برا و خوشکدا ئەمەیش پاش جێبەجێکردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرزی، بەو شەرتەی وەسیەتەکەی وەها نەبێ زیان لە میراتبەرەکان بدات و لە سێیەکی زیاتر نەبێ، ئەمە ئامۆژگارییە بۆ ئێوە لە لایەن خوداوە، خودا زانایە و خاوەن حیلم و لێبوردووە و گورج تۆڵە ناسێنێت و مۆڵەتی تاوانبار ئەدات. تلک حدود اللە. جا هەر کەس لە سنوور لانەدات و بە گوێی فەرمانەکانی خودا و ڕاسپێردییەکانی پێغەمبەر بکات، ئەوە خودا ئەیخاتە چەند باخچە و لالەزارێ لە بەهەشتدا کە جۆگای جوان و سازگاریان پیا ئەڕوات و هەتا هەتایە بە سەربەرزی تیا ئەمێننەوە، بێگومان هەر ئەمەیش سەرکەوتنی گەورەیە. ومن یعص اللە ورسولە ویتعد حتى يتوفاهن الموت أو يجعل الله لهن سبيلا ئەو ژنانەتان کە زینا ئەکەن داوا لەو کەسە بکەن کە نیسبەتی زینای لێداون بۆ ئیسباتی ئەو توهمەتە چوار شاهیدی عادڵ و شەرع ڕەوا بێنێ جا ئەگەر چوار شاهیدە کە شایەتیان لێدان لە ماڵا حەپسیان کەن تا ئەمرن یا تا خودا ڕێگایان بۆ دانێ ئەو پیاو و ژنەی زینا ئەکەن بە قسە و سەرزەنشت و بە سوکی تەماشا کردن ئازاریان بدەن جا ئەگەر پەشیمان بونەوە و تەوبەیان کرد و ڕەوشتی خۆیان چاک کرد ئەوە وازیان لێ بێنن خودا زۆر زۆر تەوبە قبوڵ ئەکات و زۆر میهرەبانە هەندێ لە ئەهلی تەفسیر ئەڵێن ئەم ئایەتە پێش ئایەتی پێشوو نازڵ بووە واتە سزای زیناکەر بە سێ قۆناغ بوو یەکەم بەم ئازاردانە کە ئێستە وتمان دووهەم بە حەپس سێهەم بە جەڵدە لێدان. وکان اللە علیما حکیما. ئەو تەوبە قبوڵ کردنە کە خودا وەعدی داوە بۆ ئەوانەیە بە نەزانی و سەفاهەت گوناهەکەن و پاشان بە زووی پەشیمان ئەبنەوە ئەم جۆرە تاوانبارانە خودا تەوبەیان لێ قبوڵ ئەکات خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن خاوەن کەرامەتن و ئارەزوویان بە دەستی خۆیانە، هەروەها ڕێیان لێ مەگرن کە پاش بەسەرچوونی عیددەیان بۆ خۆیان بە گوێرەی شەریعەت چوو بکەن، ڕێگایان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن بۆ ئەوەی چییان لە ماڵی مردووەکە بە میرات بەرکەوتووە لێیان بسەننەوە و جا پاش ئەوە ڕێگایان بدەن چوو بکەن. ئەم ڕێ لێ گرتنە کارێکی خراپ و ناڕەوایە، مەگەر وەختێ کارێکی فاحیشە بکەن، لەو وەختەدا بۆتان ڕەوایە فیدیەیان لێ وەربگرن و ئەنجا ڕێگای شوو کردنیان بدەن. پێش نازڵ بوونی ئەم ئایەتە کە پیاوێ بمردایە و عەسەبەی لێ بەجێ بمایە، عەسەبەکە کراسەکەی خۆی فڕێ ئەدایە سەر ژنی مردووەکە و ئەیوت، بە من ڕەواترە تا یەکێکی تر. جا ئەگەر مەیلی لێ بوایە هەر بە مارەییە پێشوەکەی ئەیهێنا بۆ خۆی. خۆ ئەگەر حەزی لێ نەکردایە ئەوا لە یەکێکی تری مارە ئەبڕی و مارەییەکەی ئەبرد بۆ خۆی. یان ڕێی شووکردنی لێ ئەگرت تا ئەو بەشە میراتەی لە ماڵی مردووەکە بەری کەوتووە لێی ئەسەند ئەنجا ڕێگەی ئەدا شوو بکا بەم ئایەتە پیرۆزە مەنعی ئەم کارە ناڕەوایانە کرا و ئیختیار درایە دەستی ئافرەتەکە خۆی ئیتر نە بە میرات ئەبرێ و نە بەشە میراتەکەی لێ ئەسێنرێ و نە مارەییەکەی لێ ئەسێنرێ ئەگەر شووی بە یەکێکی تر کرد و نە بە زۆریش مارە ئەبڕرێ لە عەسەبە هەندێ لە ئەهلی تەفسیر فەرموویانە، ئەم ئایەتە دەربارەی ئەو کەسانەیە کە ژنیان مارە ئەکرد و ئیتر هەڵسوکەوتی ژن و مێردیان لەگەڵ جێبەجێ نەئەکردن و لە ماڵا ڕایان ئەگرتن تا بمرن و میراتەکەیان بەرن یا بە مارەییەکەیان خولعیان لەگەڵ بکەن ئەنجا بەم ئایەتە ڕێگای ئەم کارەیان لێ گیرا مەگەر فاحیشەیەکی ئاشکرا بکەن وەک لە تاعەت دەرچوون و بەدخۆیی لە ڕەفاقەتدا. ئایا ڕەوایە لە ڕێگای بوختان بۆ کردن و گوناهەوە ئەو ماڵەیان لێ بسەننەوە؟ هیوایان هەبوو بوختانێکی بۆ ژنەکەی هەڵەبەست تا ناچاری بکا ئەو ماڵەی کە وەختی خۆی پێی داوە بە فیدیە لێی بسێنێتەوە و ژنێکی تری پێ بهێنێ. بەم ئایەتە ئەم کارە بەدە قەدەغە کرا. وکیف تأخذونه وقد حەرامە لەسەرتان مارە کردنی دایکەکانتان واتە دایک و دایکی دایک هەتا بڕوا یان دایکی باوک و دایکی دایکی تا بڕوا حەرامە لەسەرتان مارە کردنی کچانتان و کچانی کچانتان تا بڕوا بەرەو خوار حەرامە لەسەرتان مارە کردنی خوشکتان چ خوشکی باوکی و دایکی و چ خوشکی باوکی یا خوشکی دایکی حەرامە لەسەرتان مارە کردنی پورتان خوشکی باوکتان یا خوشکی دایکتان. حەرامە لەسەرتان مارە کردنی کچی برا و خوشکتان، ئەمانەی باسمان کرد دەربارەی حەرامی نەسەب بوو، هەروەها حەرامە لەسەرتان مارە کردنی دایکی شیریتان یا خوشکی شیریتان، حەرامە لەسەرتان مارە کردنی دایکی ژنتان، حەرامە لەسەرتان مارە کردنی ڕەبیبەتان واتە کچی ژنەکانتان لە پیاوێکی تر. ئەوانەیان لاتان بوون و ئێوە پەروەردەتان کردوون بە شەرتی حەرامە کە چووبنە لای دایکەکانیان، بەڵام ئەگەر نەچووبنە لای دایکەکانیان ئەوە گوناهبار نابن ژنەکانتان تەڵاق بدەن و کچەکانیان مارە بکەن بۆ خۆتان، هەروەها حەرامە ژنی کوڕتان مارە بکەن، ئەو کوڕانەی لە پشتی خۆتانن، واتە ئەو کوڕانە نەبن کە تەبەنیکراون و کوڕی خۆتان نەبن. بەڵام لە ناو خەڵکا بە کوڕتان ناسرابن، چونکە ئەو جۆرە کوڕە تەبەننیکراوانە کوڕی ئێوە نین و ئەگەر مردن یان ژنەکانیان تەڵاق دا بۆتان ڕەوایە مارەیان بکەن بۆ خۆتان، هەروەها حەرامە دوو خوشک مارە بکەن و پێکەوە لە ژێر نیکاحتانا بن، واتە ئەگەر ژنێکتان مارە کرد حەرامە خوشکەکەشی مارە بکەن تا پێشوەکە ئەمرێ یان تەڵاق ئەدرێ. هەموو ئەم جۆرە مارەکردنانە گوناهن و ئەبنە هۆی سزای ڕۆژی قیامەت، ئەوە نەبێ کە پێش حەرامکردنی ڕووی دابێ ئەوە پێی گوناهبار نابن، بەڵام ئەبێ گورج لەیەک جیا ببنەوە، خودا گوناه پۆش و میهرەبانە. والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم بەڵام ئەو ژنە شوودارانەی لە جەنگا دەستان ئەکەون و بەدیل ئەگیرێن و مێردەکانیان کافرن ئەوانە حەڵاڵن بۆتان چونکە بە گرتنەکە عیسمەتی مێردە کافرەکانیان نامێنێ ئەم حەرامانەی باس کراون خودا بڕیاری داون و ئەو حەرامی کردوون ئیتر غەیری ئەمانەی باس کران بۆتان حەڵاڵە و ئەتوانن بە ماڵ و سامانی حەڵاڵتان ژن بخوازن و مارەییان بدەنێ و ماڵیان بۆ سەرف بکەن و خۆتان لە گوناه بپارێزن و زینا نەکەن ئەو ژنانەی ئەیانخوازن کە چوونە لایان فەرزە مارەییەکانیان بدەنێ ئیتر پاش دانی مارەییە فەرزەکە تاوانبار نابن ئەگەر ئێوە و ژنەکانتان لە بەینی خۆتانا ڕێک بکەون بۆ نموونە ژنەکە هەندێ لەو مارەییە ببەخشێ بە مێردەکەی یان مێردەکە زیاتر لە مارەییە فەرزەکە بدا بە ژنەکەی خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. خودا لە هەموو کەس باشتر ئاگەداری ئیمانتانە و چاکتر ئەزانێ کێ موسڵمانی ڕاستەقینەیە. ئێوە تەنها زاهیرەکە ئەبینن. ئێوە و ئەو جاریانە کە مارەیان ئەکەن لەگەڵ یەک تێکەڵن و ئاینی ئیسلام و نەسەب کۆتان ئەکاتەوە و ڕەوایە مارەیان بکەن. جا کە وایە ئیزن لە خاوەنەکانیان وەربگرن و مارەیان بکەن و بە شێوەیەکی باش و عادەتی و بە بێ کەموکوڕی و دواخستن مارەییەکانیان بدەنێ. لەو جاریانە پەسەند بکەن کە خۆیان لە زینا پاراستووە و داوێن پاکن و دۆستی پەنامەکییان نییە جا کە مارەتان بڕین و هاتنە ژێر عیسمەتتانەوە ئەگەر هاتوو زینایان کرد ئەوا نیوەی ئەو حەددەیان بەسەردا جێبەجێ ئەکرێ کە بەسەر ژنە ئازادەکانا جێبەجێ ئەکرێ بۆ نموونە لەباتی سەد جەڵدە کە لە ژنی ئازادی زیناکردوو ئەدرێ ئەوان پەنجا جەڵدەیان لێ ئەدرێ بەڵام ڕەجم ناکرێن چونکە ڕەجم نیوەی نییە فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة كبشك الآيتي بستوشوار همي أم سورة كردويان تدليل لسر أو كقوايا نكاحي موقت وتمتع درستا چونك لفظ أجور عبارتي فما استمتعتم به منهن بو أمنك حدث دا بتايبتي كلمصحفي أبيك ركعب دا بمجوريا فما استمتعتم به منهن إلى أجل مسمى کە بە ڕەئی ئەوان زاهیرە لەم نیکاحەدا، بەڵام ئەم ئایەتە پیرۆزە بۆ نیکاحی جاریەی مەملووکەیە و لەفزی ئوجوور بە مەعنا حەقی مارەیی ژنەکانە کە ئەگەڕێتەوە بۆ خاوەنەکانیان لەبەر چەند دەلیلێک، یەکەم، سیاقی ئەم چەند ئایەتە پیرۆزە کە بۆ حەرام کردنی نیکاحی هەندێ موساهەرە و ژن و ژنخوازیە و دەلیلە لەسەر ئەوە کە غەیری ئەو ژنانەی لە پێشەوە ناو بران دروستە نیکاحیان بکەن و لەفزی ئەجەلی مسەما بە قیرائەتی ئاحاد واریدە و قورئان بە قیرائەتی ئاحاد ثابت نابێ دووهەم کەلیمەی ئوجور بۆ مەعنای مزی چوونە لا بەکار نایە بەڵکو مەبەست حەقی صداقە کە لە چەند ئایەتدا لە قورئاندا هاتووە وەکو ئایەتی پیرۆزی اذا آتیتموهن اجورهن محصنین غیر مسافحین ئایەتی پێنجەم لە سورەتی مائیدە. ولو فرضنا جدلا قراءتی الی اجل مسمی لەو ئایەتەدا کە کردویانەتە دەلیل ثابتە ئەوە حەملەکرێتە سەر نیکاحی موقت لە سەرەتای ئیسلامدا چونکە شارەزایانی دین ئاگەداری ئەون کە نیکاحی متعە واتە موقت لە سەرەتای ئیسلامدا دوو جار حەڵاڵ کراوە و دوو جار حەرام کراوە پێش غەزای خەیبەر لە ساڵی شەشەمی کۆچیە حەڵاڵ کرا و دوای ئەوە لە غەزای خەیبەردا حەرام کرا ئەوە جوابەکەی بەم جۆرەیە، بەڵێ، موسەلەمە کە سورەتی مەعاریج لە مەککە نازڵ بووە، بەڵام سورەتی موئمینون ڕاجح ئەوەیە هەمووی یان ئەو چەند ئایەتەی ئەوەڵی لە مەدینەی منەوەرە نازڵ بوون، وە لە فەرزی ئەوەدا کە هەردووکیان مەککی بن، ئیمامانی ئیسلام ئیجماعیان هەیە لەسەر ئەوە کە ئەو نیکاحە موەقەتە دوای ئەوەی لە پێش خەیبەر و لە ساڵی فەتحی مەککەدا حەڵاڵ کرا، حەزرەت، صلی اللە علیه وسلم، بە ئاشکرا و واللە علیم حکیم. خودا ئەیەوێ حوکمەکانی حەڵاڵ و حەرامتان بۆ ڕوون بکاتەوە و شارەزای ڕێو شوێن و ڕەوشت و یاسای ئەو پێغەمبەرانەتان بکات کە لە پێش ئێوەدا بوون وەکو ئیبڕاهیم و ئیسماعیل هەروەها ئەیەوێ لە گوناهتان خۆش ببێ و تەوبەتان لێ قبوڵ بکات و ئەیەوێ بتانخاتە سەر ڕێگاێ کە ئەنجامەکەی بەختیاری و سەربەرزی هەردوو دونیا بێ خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. وکان ذلک علی اللە یسیرا. هەر کەس خۆی بکوژێ یا ئەو کارە حەرامانە بکا کە باسمان کردوون و لە حەق لا بدا و کاری ناڕەوا بکات ئەیخەینە ئاگری بەتاوی دۆزەخەوە ئەم سزادان و تۆڵە لێسەندنەوەیە شتێکی گران نیە بۆ خودا و خودا دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات ان اللە کان بکل شیء علیما. تەمەنا و خۆزگە مەخوازن بەو سامان و جێگا کە خودا داوێتی بە هەندێکتان و زیادەیان هەیە بەسەر هەندێکی ترا چونکە ئەم تەمەنا و خۆزگە خواستنە ئەکێشێەوە یا بۆ حەسەد یان بۆ ناڕەزایی لە کاری خودا و ڕەخنە لێگرتنی ئەم دوانەش ئەبنە هۆی ماڵوێرانی دین و دونیا هەر میراتبەرێ بەشی خۆی ئەبا هەروەها ئەوانەیش پەیمانیان بەستووە کە میرات لە یەکتر بەرن بە مردنی یەکێکیان ئەوی تریان میراتی لێ ئەبا جا کە مادام وایە بەشی شەرعی میراتبەرەکان بدەن بێ کەموکووڕی خودا ئاگای لە هەموو شت هەیە شایەنی باسە میرات بردنی هاوپەیمانان لە یەکتر بە ئایەتی وئولو الارحام بعضهم اولی ببعض نەسخ بووەتەوە. ان اللە کان علییا کبیرا. پیاوان بەڕێوبەر و سەرپەرشتیکەری ئافرەتانن، خودا فەزڵی پیاوانی بەهێز و توانا و گورج و گۆڵی داوە بەسەر ژناندا، ئەوەتە پیاوان ئەتوانن کاری گران بکەن و غەزا بکەن و سنوور بپارێزن، بێجگە لەوەیش ژنان لە کاتی حەمل و شیردانا ئیشیان پێناکرێ و لە کاتی عوزری شەرعی ماوەی حەیزدا بۆ هاتنە ناو کۆمەڵ ناشێن، هەروەها بەراورد کراوە ژنان دڵیان لە پیاوان ناسکترە و سەبریان لەسەر زەحمەت کەمترە، هەروەها پیاوان ماڵی خۆیان خەرجەکەن بۆ ژنەکانیان چ بۆ مارەیی و چ بۆ نەفەقە، جا مادام ژن لە ئیدارەی پیاودا بێت و کاروباری ناو ماڵی بۆ ڕابگرێ پێویستە پیاویش خەرجی و نەفەقەی ناو ماڵ بگرێتە ئەستۆ. جا ئەو ژنانە کە ساڵحن عیبادەتکارن و لەسەر ماڵ و ناموسی خۆیان و مێردەکانیان ئەمێنن و بە یارمەتی خودا پارێزگاری لە وەزعی خۆیان و مێردەکانیان ئەکەن ئەو ژنانەش کە ئەیان بینن لە ڕێگا لا ئەدەن ئامۆژگاریان بکەن ئەگەر تەمێ کردن و ئامۆژگاری سوودی نەبوو ئەوا لە جێ نوستنا لەگەڵیان مەبن واتە لەگەڵیان مەخەون ئەگەر ئەوەیش سوودی نەبوو ئەوا لێیان بدەن بەڵام لێدانێکی بێ زیان. جا ئەگەر گوێڕایەڵ بوون و هاتنە سەر باری خۆشی و پێکەوە ژیانی بە ئاسوودەیی، ئیتر ڕێیان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن و سەرزەنشتیان مەکەن و وا فەرز کەن هیچ لە بەینتانا ڕووی نەداوە. خودا بەرزە و پایەی باڵایە و لە ئێوە بەدەسەڵاتترە و گەورەیە، کەواتە لێی بترسن و خۆتان لە گوناه بپارێزن. عیبادەت بۆ خودا بکەن و هیچ جۆرە شەریکێکی بۆ بڕیار مەدەن، نە بت نە غەیری بت، وە لەگەڵ دایک و باوکتان چاک بن و ئازاریان مەدەن و زۆر بە نەوازش دڵیان ڕاگرن، لەگەڵ خزم و خوێشا چاک بن و یارمەتیان بدەن، بەزەیتان بە هەتیواندا بێتەوە، لەگەڵ دراوسێی نزیک و دراوسێی دوورتان چاک بن، لەگەڵ ئەوانە کە لە ئیش و کار و سەفەر و مەدرەسە و غەیرەیا لەگەڵتانن چاک بن، یارمەتی موسافیر و لە ماڵ و کەس و کار بڕاو بدەن، ومن یکن الشیطان له قرینا فساء قرینا. خودا ئەوانەی خۆش ناوێ کە ماڵی خۆیان بۆ خودا سەرف ناکەن بەڵکو بۆ ڕیا و ڕووپامایی سەرفی ئەکەن ئەمانە بێجگە گوناهی ڕیاکە موسریفیشن و بوونەتە برای شەیتان و باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی نیە خۆ ئەگەر تۆزقاڵەکە چاکە بوو ئەوا خودا پاداشتەکەی چەند قات ئەکاتەوە و لە کەرەم و لوتفی خۆی پاداشتی گەورە ئەبەخشێ. عەبدوڵڵای کوڕی مەسعود ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا صلی اللە علیە وسلم فەرمووی پێم، قورئانم بۆ بخوێنە. وتم، قوربان، قورئان بۆ تۆ هاتووە و من بۆتی بخوێنم؟ فەرمووی، حەز دەکەم کەسێکی تر بیخوێنێ و من گوێی لێ بگرم. جا منیش سورەتی نیسائم بۆ خوێند تا گەیشتمە ئەم ئایەتە، فکیف اذا جئنا من کل امە بشهید وجئنا بک علی هؤلاء شهیدا، فەرمووی بەسە بوەستە، کە تەماشای پێغەمبەرم کرد صلی اللە علیه وسلم فرمێسک بە چاوەکانیدا دەهاتە خوارەوە. شاهیدێ لەسەر هەر ئوممەتێ بێنین واتە کە پێغەمبەرەکەیان شایەتی لەسەر بێباوەڕی و کردەوەی خراپی کافرەکان بدات و تۆیش بێنین بۆ شاهیدی لەسەر ڕاستی قسەی پێغەمبەرەکانیان. یومئذ یود الذین کفروا وعصوا الرسول لو تسوی بهم الارض ولا یکتمون الله حدیثا. ان اللە کان عفوا غفورا. ئەی خاوەن ئیمانەکان! لە کاتی مەستی و بێ هۆشیدا نزیکی نوێژ مەکەونەوە، واتە نوێژ مەکەن، تا هوشیاربنەوە و ئاگاتان لە قسەی خۆتانە بێ، واتە بە خۆتان ئەزانن کە چی ئەڵێن، هەروەها ئەگەر لەش پیس بوون، پیاو یا ژن، نزیکی نوێژ مەکەونەوە، تا خۆتان ئەشۆن و لەش پیسیتان لائەچێ، مەگەر لە سەفەرا بن. بەڵێ ئەگەر لە سەفەرا بوون یان نەخۆش بوون بە نەخۆشییەکی وەها کە ئەترسان لە بەکارهێنانی ئاو یان دەست نوێژتان شکا یا لەشتان کەوتبێ لە لەشی ئافرەت بە تەنها لەش لێکەوتن یا بە جیماع و ئاوتان دەست نەکەو بۆ دەست نوێژ گرتن یا بۆ خۆشۆردن ئەوا ڕووبکەنە شوێنێکی پاک لە زەویدا و دەستی پیا بدەن و دەست بێنن بە ڕوخسارتانا و بە هەردوو دەستتانا بە نیەتی حەڵاڵ کردنی نوێژ بێگومان خودا خاوەن عەفو و تاوان بەخشە. ئیختیاری کوفر و گومڕاهیەکەن و بەوەشەوە ناوەستن بەڵکو ئەیانەوێ ئێوەیش گومڕابن و لە ڕێی ڕاست لادەن. واللە اعلم بأعدائکم وکفی باللە ولیا وکفی باللە نصیرا. ئەمانە دوژمنی ئێوەن خودا لە ئێوە باشتر بە دوژمنەکانتان ئەزانێ بەڵام خودا بەسە بۆ سەرپەرشتی ئێوە و خودا بەسە بۆ یارمەتیدانتان. جولەکەکان هیوایان هەن تەورات لە مەعنای خۆی لا ئەدەن و مەعنای بەتاڵ و ناڕەوای بۆ دائەنێن بە زوبان ئەڵێن سەمیعنا واتە بیستمان و فەرمانبەردارین کەچی بە دڵ ئەڵێن عەسەینا واتە بە گوێت ناکەین هەروەها پێت ئەڵێن قسەمان ببیسە یاخوا کەڕ بی و نەیبیسی پێت ئەڵێن ڕاعینا کە بە زاهیر واتە چاودێریمان بکە بەڵام لە ڕاستیدا ئەم کەلیمەیەیان ئەبردەوە بۆ مەعنایەکی تر کە نەفامی بگەیەنێ و جوێن بێ و گاڵتەکردن بێ بە دین لە ڕاستیدا ئەگەر لە باتی ئەم قسانە بیان وتایە ئەی محمد ئەمری تۆمان بیست و بە گوێت ئەکەین قسەکەمان ببیسە و بڕوانە بۆمان گەلێ باشتر ئەبوو بۆیان ئەمانە بە هۆی کافریانەوە خوا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی ئەو دوور کەوتوونەتەوە و کەمێکیان نەبێ ئیمان ناهێنن. يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم ئیمان بێنن لە پێش ئەوەدا کە هەندێ ڕوخسار مەحو بکەینەوە و هەڵی سوڕێنینەوە بۆ لای پشتەوە یا لەعنەتیان لێ بکەین و بێ بەشیان بکەین لە ڕەحمەتی خودا وەک لەعنەتمان کرد لەوانەی لە مەوزوعی ڕۆژی شەممەدا موخالەفەیان کرد خودا هەموو شتێکی پێ ئەکرێ و ئەمر و خواستی خودا بەجێ هاتووە و کراوە و کەس ڕێی پێ لێ ناگیرێ بێ گومان خودا هەرگیز لەوە نابورێ کە هاوبەشی بۆ بڕیار بدرێ بەڵام لە هەرچی گوناهێ لە خوار ئەم گوناهە گەورەیەوە بێ ئەبورێ بۆ هەر کەس کە خۆی مەیلی لێ بێ ئەو کەسەی هاوبەش بۆ خوا بڕیار بدا ئەوە تاوانێکی گەورەی کردووە و درۆیەکی زلی هەڵبەستووە. الم تر الی الذین یزکون انفسهم، بل اللە یزکی من یشاء ولا یظلمون فتیلا سەیری ئەو کیتابیانە ناکەی کە خۆیان بە چاکەزانن و لاف و گەزافی ئەوە لێ ئەدەن کە گوایا خۆشەویستی خودان؟ هەر خودا تەزکیەی کەسێ ئەکا کە خواستی لەسەر بێ و بە چاکزانین ئەوەیە لەوەوە بێ، خودا تەنانەت بە قەدەر ئەو تاڵە باریکەی لە ناو ناوکی خورمادایە ستەم لە کەس ناکات و هەر کەس بە ئەندازەی تاوانی خۆی سزا ئەدرێ. سەیری ئەو جولەکانە ناکەی کە بەشێکیان لە کتێبی خودا پێدراوە واتە تەورات ئیمان ئەهێنن بە بت و شتی هیچ و پوچ و دەربارەی کافرەکانی قوڕەیش ئەڵێن ئەوانە واتە کافرەکان لە موسڵمانەکان باشترن و ڕێگای ڕاستریان گرتووە. اولئک الذین لعنهم اللە. ومن یلعن اللە فلن تجد له نصیرا. ئەو کتابیە درۆزنانە ئەوانەن کە خودا لەعنەتی لێ کوردوون و هەرکەس خودا لەعنەتی لێ بکات هیچ یارمەتی دەرێکی دەست ناکەوێ و لە ڕۆژی دواییدا کەس ناگاتە فریای. نەخەیر ئەم کیتابیانە هەر بەخیلی ئەبەن بە موسڵمانەکان بە محمد و هاوڕێکانی یان بە عەرەب هەمویان یا بە بەرەی ئادەمیزاد بە شێوەیەکی گشتی پیان ناخۆشە خودا پێغەمبەریکی بۆ ڕەوانە کردوون و ڕێگای ڕاستی پیشان داون و بەسەر کافرەکاندا زاڵی کردوون و سەری خستوون ئێمە کە ئەم بەهرەیەمان بە محمد داوە شتێکی سەیر و عەجایەب نیە ئەوەتا پێش ئەمیش کتێب و زانیاریمان بەخشی بە ئیبراهیمی باپیری و بە ئالەکەی و فەرمانداری و دەسەڵاتیکی گەورەمان پێدان جولەکەکان هیوایان هەیە ئیمانی هێنا بە پێغەمبەر یا بەو قسەی دەربارەی حەزرەتی ئیبراهیم کردی هیوایشیان هەیە ڕووی لێ وەرچەرخاند و ئیمانی پێ نەهێنا یا لە خزمەکانی ئیبراهیم هیوایان هەبوو ئیمانی بەو کتێب و حیکمەتە هێنا و هیوایشیان هەبوو ئیمانی پێ نەهێنا کەواتە تۆ ئەی پێغەمبەری خودا عاجز مەبە لەوەی کە ئەم جولەکانە ئیمان ناهێنن و هەرگیز ورە بەر مەدە ئاگری بڵێسەداری دۆزەخ بەسە بۆ سزای کافران و بێباوەڕان کە تیا هەڵقرچێن. ان اللە کان عزیزا حکیما. بێگومان ئەوانەی کافرن و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە نییە لەمەو پاشیان خەینە ئاگر و ئەیانسوتێنین کە ئەو پێستەیان پیشاو کوڵا ئاساری سوتانەکەی لێلا ئەبەین و جارێکی تر هەر ئەو پێستە ناسکە ئەسوتێنینەوە بۆ ئەوەی باشتر سزای سوتانەکە بچێژن ئەو کەسانەیش کە ئیمانیان هێناوە و کردەوەی باش ئەکەن لەمە و پاشیان خەینە چەند باغ و لالەزارێک کە جۆگای جوان و سازگاریان بەناودا ئەڕوات و هەتا هەتایە لەو شوێنە خۆشەدا دەمێننەوە لەو بەهەشتە خۆشەدا هاوسەری پاک و پوخت و بێ عەیبیان هەیە ئەم مسوڵمانانە لە سێبەرێکی هەمیشە سێبەردا بە سەربەرزی ئەیان حەسێنینەوە. ان اللە کان سمیعا بصیرا. خودا ئەمرتان پێ ئەکات ئەمانەت بدەنەوە بە خاوەنەکەی و داگیری نەکەن، هەروەها ئەمرتان پێ ئەکات کە کاتێ داوەریتان کرد لە بەینی خەڵکدا بە داد و حەق حوکم بکەن و لایەنی یەکێکیان مەگرن لەسەر حیسابی لایەکی تر، خودا بە باشترین ئامۆژگاری ئامۆژگاریتان ئەکات. خودا شنەوا و بینایە و ئاگای لێتانە. ئەم ئایەتە پیرۆزە ئەگەرچی حوکمەکەی بە گشتی بۆ هەموو موسڵمانانە بەڵام خۆی لە ڕۆژی فەتحی مەککەی موکەڕەمەدا نازڵ بوو. عوسمانی کوڕی تەڵحە کە لەو کاتەدا کافر بوو دەرگای کەعبەی شەریفی کلیل دا و کلیلەکەی لەگەڵ خۆی هەڵگرت و نەیئەدا بە موسڵمانەکان. تا پێغەمبەر صلی اللە علیە و سلم بچێتە ژوورەوە و ئەیوت ئەگەر بمزانیایە محمد پێغەمبەرە کلیلەکەم ئەدایە لەوێ حەزرەتی علی ڕەزای خوای لێ بێ دەستی عوسمانی کوڕی طلحەی بادا و بەزۆر کلیلەکەی لێ سەند و پێغەمبەر صلی اللە علیە و سلم چووە کەعبە و دوو ڕکات نوێژی کرد کە لە کەعبەی شەریفە دەرچوو ئەم ئایەتە پیرۆزە نازڵ بوو حەزرەت صلی اللە علیە و سلم یەکسەر ئەمری کرد بە حەزرەتی علی ڕەزای خوای لێ بێ کلیلەکە بداتەوە بە عوسمانی کوڕی طلحە ئەی ئەوانەی ئیمانتان هەیە بەگوێی ئەمرەکانی خودا و پەیامی پێغەمبەر بکەن کە لەلای خوداوە بۆی نێرراوە، هەروەها بەگوێی ئەوانە بکەن کە کاروباری موسڵمانان ئەبەن بەڕێوە، مەبەستی سەرکردەی موسڵمانانە چ لە سەردەمی حەزرەتا و صلی اللە علیه وسلم و چ دوای ئەو، کەواتە خولەفای ڕاشیدین و قاضی و سەرکردەکانی سوپای ئیسلامیش ئەگرێتەوە، هەندێ لە ئەهلی تەفسیر وتویانە مەبەست ئیمامی ئیسلامە، هەندێ وتویانە مەبەست سەرکردەی سوپای ئیسلامە. هەندێ ئەڵێن مەبەست موجتەهیدەکانن بەڵام لە ڕاستیدا ئولولئەمر ئەمانە هەموو ئەگرێتەوە چونکە ئەگەر بە گوێی ئەمانە نەکرێ ئەبێتە هۆی سەرلێتێکچوون و ئاشوبە بەڵام بە مەرجێ ئەو فەرماندارانە لە موسڵمانان بن جا ئەگەر خیلاف و ناکۆکیەک کەوتە بەینتانەوە ئەوە ئەگەر باوەڕتان بە خودا و ڕۆژی دوایی هەیە پێویستە بیگەڕێننەوە بۆ لای فەرموودەی خودا و پێغەمبەر و حەواڵەی ئەوانی بکەن تا ئەوان ناکۆکی و خیلافەکانتان چار بکەن و لەبەر ڕووناکی ئەمری ئەواندا بیبڕنەوە سەیری ئەو مونافیقانە ناکەی کە پێتەڵێن باوەڕمان بەوە هەیە کە بۆ تۆ نێرراوە و بەوەی بۆ پێغەمبەرانی پێش تۆ ڕەوانە کراوە کەچی لەباتی ئەوەی بێنە لای تۆ و ئاینی پیرۆزی ئیسلام بۆ بڕینەوەی کار و گیر و گرفتیان ئەیانەوێ بڕۆنە لای ئەوەی کە بەتاڵە و ناتوانێ بە حەقیانەت حوکم بکات لەگەڵ ئەوەشدا کە ئەمریان پێکراوە باوەڕ نەکەن بەو بەتاڵە و بەو حوکمدەرە ناحەقە. شەیتان ئەیەوێ بە تەواوی گومڕایان بکات و لە ڕێگای ئایین لایان بدات تا ماڵوێرانی ڕۆژی دواییان بکات. ئەم ئایەتە دەرحەقی یەکێک لە مونافیقەکان نازڵ بووە کە لەگەڵ جوولەکەیەک بوو بە هەرایان. جوولەکە کە ئەیویست بچن بۆ لای پێغەمبەر، صلی اللە علیه و سلم، بۆ موحاکەمە، ئەویش ئەیویست بچن بۆ لای کەعبی کوڕی ئەشرەف کە ئەویش لە مونافیقەکان بوو. ئەو مونافیقانە خودا ئاگەداری نیاز و کرداریانە و ئەزانێ چی لە دڵیانایە، پاکانە کردن و عوزر هێنانەوە دادیان نادات، گوێیان مەدەرێ و بیر لەوە مەکەرەوە کە تۆڵەیان لێ بسێنی و موعاقەبەیان بکەی، ئامۆژگاریان بکە و بە نەرمی تێیان بگەیەنە کە ئیمان چۆنە بێ بە تەنهایی کە کەس بە دیارەوە نەبێ، ئامۆژگارییەکی وەهایان بکە کاریان تێ بکات و بێگومان ئەگەر دوو بە دوو ئامۆژگاری یەکێ بکرێ زیاتر کاری تێ ئەکات. پەشیمان ببونایەوە و عوزریان بۆ بهێنایتایەتەوە و داوا و نیزای لێخۆشبوونیان لە خودا بکردایە و پێغەمبەریش تکای لێخۆشبوونی لە خودای گەورە بۆ بکردنایە بۆیان دەرەکەوت کە خودای پاک و بێگەرد زۆر لە پەشیمانی ڕاستەقینە ئەبورێ و زۆر بە بەزەیی و میهرەبانە. هەروەها هاوڕی ئەوانەیە کە لە ڕێگای ئاینی ئیسلامی پیرۆز و لە پێناوی ڕەزای خودادا گیانیان بەختەکەن و شەهیدەبن و لەگەڵ ئەوانە ئەبن کە عومریان لە ئیتاعەتی خودا و ماڵیان لە ڕێگای ڕەزامەندی ئەوە سەرف کردووە ئەمانەش باشترین و جوانترین هاوڕێن و ئەوەی لەگەڵیان بێ سەرفرازە. بەڵام ئەگەر خێرێکی خواتان دەستگیر بوو وەک یەکێ هیچ دۆستایەتیەک لە بەینی ئێوە و ئەودا نەبووبێ ئەڵێ خۆزگا لەگەڵیان بوومایە و منیش بەهرەیەکی گەورەم دەست بکەوتایە و بەشێکی باشم وەربگرتایە. فلیقاتل فی سبیل اللە الذین یشرون الحیاة الدنیا بالآخرە. ومن یقاتل فی سبیل اللە فیقتل او یغلب فسوف نوئتیه اجرا عظیما جا ئەگەر ئەم مونافیقانە کە سستی ئەکەن و خۆیان لە مەعرەکە دوا ئەخەن و لە پێناوی ڕەزامەندی خودادا ناجەنگن با ئەوانە کە ژیانی بێ بەقای دونیایان بە ژیانی نەبڕاوەی قیامەت فرۆشتووە لە پێناوی جێگیرکردنی ئایین و ڕەزامەندی خودادا بجەنگن بێگومان ئەوە چیتان لێ قەوماوە؟ بۆ دانیشتوون؟ بۆچی لە پێناوی ڕەزامەندیی خودادا ناجەنگن؟ بۆچی بۆ ڕزگارکردنی ئەو ژن و پیاو و مناڵە موسڵمانە بێ دەسەڵاتانە ناجەنگن کە لە مەککە ماونەتەوە و لەسەر دەستی کافرەکانا تووشی ئازار و سزا ئەبن و بەتەواوی گەیشتۆتە گیانیان و لە خودای گەورە ئەپاڕێنەوە و ئەڵێن خودایە ڕزگارمان بفەرموو لەم دێیە کە کۆمەڵێکی زاڵم و ستەمکار دەستیان بەسەریا گرتووە و سزامانەدەن خودایە لای خۆتەوە یارمەتیمان بدە و لای خۆتەوە پشتیوانمان بۆ بڕەخسێنە. الذین آمنوا یقاتلون فی سبیل اللە والذین کفروا یقاتلون فی سبیل الطاغوت سەیری ئەوانە ناکەی کە حەزیان لە جەنگە کرد و پێیان وترا جارێ واز لە جەنگ بێنن و دەستی مەدەنێ و خەریکی نوێژ بن و زەکاتی ماڵتان دەرکەن بەڵام کە جیهادیان لەسەر فەرز کرا کۆمەڵێکیان لە کافرەکان ئەترسان وەک چۆن لە خودا ئەترسن یان زیاتر و ئەیان وت خودایە بۆچی تۆ جیهادت لەسەرمان فەرز کرد؟ خۆزگا ئێمەت مۆڵەت بدایە تا وادەیەکی نزیک، جا تۆ پێیان بڵێ ڕابواردنی دونیا شتێکی زۆر کەم و بێ بەقایە، بەڵام بۆ ئەو کەسەی لە خودا بترسێ ڕۆژی قیامەت و خۆشی و پاداشتەکەی زۆر چاکترە، بێگومان خودا عادڵ و بەڕەحمە و ئێوە بە قەدەر پەردەی ناودەن کە خورمایەک ستەمتان لێناکرێت. لە هەر کوێ بن مردن پێتان ئەگات و ناتوانن لێی ڕزگار ببن ئەگەرچی لە قەڵای بەرز و سەخت و قایمکراودا بن جولەکەکان ئەگەر نیعمەت و خۆشیەک ڕوویان تێ بکات ئەڵێن ئەمە لە خوداوەیە بەڵام ئەگەر ناخۆشی و بەڵایەک تووشیان ببێ ئەڵێن ئەمە لە نەگبەتی تۆوەیە ئەی محمد پێیان بڵێ وأرسلناک للناس رسولا وکفی باللە شهیدا ئەی بنیادەم هەر چاکە و نیعمەتێکت پێ بگا لە خوداوەیە و هی لوتف و مەڕحەمەتی ئەوە تۆ هەرچی تاعەتە بیکەیت بەرامبەر بە نیعمەتی بوونەکەت نییە و لێی نامێنێتەوە بۆ پاداشت هەر بەڵا و نەگبەتی و مایە سزایەکیشت توش بێ لە نەفس و ئارەزوی خۆتەوەیە ئەو ڕاتەکێشێ بۆ ئەو ئەنجامە بەڵام نیعمەت و موسیبەت وەک شتێکی دروستکراو کردەی خودان ئەی محمد ئێمە تۆمان ناردوە بە پێغەمبەری بۆ هەموو بەرەی ئادەمیزاد خودا باشترین شاهیدە لەسەر پێغەمبەرایەتیت و بە موعجیزە یارمەتی داویت. من یطع الرسول فقد اطاع اللە. ومن تولى فما ارسلناک علیهم حفیظا. هەر کەس بە گوێی پێغەمبەری خودا بکا ئەوە بە گوێی خودای کردووە چونکە ئەوەی پێغەمبەر، صلی اللە علیه وسلم، ئەیگەیەنێ لای خوداوە بۆی هاتووە. خودا ئاگای لەوەیە کە ئەیڵێن و بڕیاریان داوە و لێی ناشاررێتەوە، کەواتە گوێیان مەدەرێ و موبالاتیان پێ مەکە، تۆ ئەوەی لەسەرتە کردووتە، پشت بە خودای گەورە ببەستە، خودا باشترین کەسێکە لە زیانی ئەوانە بتپارێزێ. افلا یتدبرون القرآن. ئەگەر قسەی خودا نەبوایە و هی یەکیکی تر بوایە جیاوازی و ناکۆکیەکی زۆریان تێدا ئەبینیەوە هەندێکی فەسیح و هەندێکی نا فەسیح و هەندێکی بەلیغ و هەندێکی نا بەلیغ و هەندێکی لەگەڵ عەقڵ گونجاو و هەندێکی نەگونجاو دەبوو. وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ هەندێ لە موسڵمانەکان ئەگەر جاروبار دەنگ و باسیکی وەهایان ببیستایە ئاسایش و هێمنی موسڵمانانی تێدابوایە یان ترس و دوودڵی و نائارامی بخستایەتە ناویانەوە بڵاویان ئەکردەوە بەناو خەڵکا ئەگەر چی ببوایەتە هۆی پەرێشانی موسڵمانان ئەم جۆرە کەسانە وا باش بوو ئەو دەنگ و باسە یەکسەر بەرنە لای پێغەمبەر صلی اللە علیه و سلم و لای کاربەدەستان و تێگەیشتوانیان جا ئەوان لە شتەکەیان ئەکۆڵیەوە و ئەیانزانی چۆن باسەکرێ و لە ئەنجامدا ئەوانیش تێگەیشتن، ئەگەر گەورەیی و میهرەبانی خوداش نەبوایە لەگەڵتان کەمێکتان نەبێ دوای شەیتان ئەکەوتن و گومڕا ئەبوون.